بەشی سیەم من دڵنیام کە وەختێک تەلەفۆنم بۆ کرد و بۆ شێو داوەتم کرد ئەو بێگومان بووە لەوەی کە من دەمەوێت داوای چەند ساڵی بهێنمەدی و هەرگیز ئەوەی بە خەیاڵا نەهاتووە کە من داوای ئازادکردنی تاوانبارێکی سیاسی لێ بکەم مێزێکی فراوانم بۆ ڕازاندەوە ویستم داوەتێکی شایستە بێت مەبەستیشم ئەو بوو کە هیچ نەبێ پاداشتێکی چاکەکانی بە جۆرێک بەمەوە کە لە جێی خۆیدا بێت ئاشپەزێکم لە ئوتێلی پاڵاس داوات کرد و فەرمانم دا کە شێوێکی باش دروست بکەن گوێم نەدایە ئەوەی چەنی تێچێت شەمپانی ویسکی جن شەرابم ئامادە کرد و گەرچی نا گەشتە ئەو داوەتانەی کە ئەو لە ئوتێلە پلەیەکەکانی پاریس دەیکردم بەڵام ئەوەندەی پێم کرا درێخیم نەکرد بۆنان خواردن دایکیشم لەگەڵمانە دانیشت و قسەکانمان لە قسەی ئاسایی ئەم جۆرە دانیشتنانە تێناپەڕی باسی بیرۆرەکانی فەڕەنسامانە کرد سەبارەت بەو کەسانە دواین کە ئەمان ناسین لەبەردەمی دایکما ستایشی منی کرد ڕەفتاری لەگەڵ دایکما زۆر پڕ ڕێز بوو مەسەلەی سەفەرەکەی دایکمی هێنایە پێشەوە و دایکیشم وتی کە هێشتا ئاغا نەیتوانیوە شوێن و حاڵ و ماڵ دابین بکا و هەر ئەوەندە نامەی گەیشت ئەمیش سەفەرەکات پرسی بلیتان وەرگرتووە دایکم وتی جارێ نەخێر وتی تکاکەم هەر کاتێ بڕیاری سەفەرتانا تەلەفۆنێک بۆ بەندە بکەن تا بۆتانی بنێرم ئینجا ڕووی کردە من و وتی ئەو ساهر من و خانم ئەمێنینەوە نازانم تا ئێسا داواکەی منتان بە خانمی دایکتان و تووە بەڵێ دایکم ئاگادارە دایکم لە خی دەویست ئەو مەسلەیە بێتە گۆڕێ وتی ئێمە هیچمان قسەی تیا ناکەین ئاغای باوکی لە خوایەوێت ئومێدەوارم کە خۆشی قایل بێ کێ لە جەنابان شایستەترە من بە پێکەنینەوە ڕووم تێکرد و وتم جەنابی ئەفسەر ئەم شەو بۆ نەهاتون تا خوازبێنیم بکەن پێکەنی وتی نەخێر بەڵام بیرم لێ کردەوە شێو تاو بوو من هەڵسام وتم با ئەم مەسلەیە هەڵگرین بۆ کاتێکی تر ئێستا فەرمونون با بڕۆین لە هۆڵەکە قاوەکەمان بخۆینەوە دەمەوێت لەوێش دەربارەی مەسلەیەکی دی قسەتان لەگەڵا بکەم هەورێکی تاریک سیمای تەنیەوە لەواچوو چاوەڕێ ئەوە نەبوو بێت کە من داوای شتێکی لێ بکەم ئەویش هەستایە سەر پێ و بەرەو لای من هات ژێر باڵمی گرت و وتی فەرمونون با بڕۆین خانم فەرموو خانم نافەرموویت دایکم وتی نەخێر من داوای لێبوردنتان لە یەکەم خوا حافیزی لە دایکم کرد و قۆڵی منی گرت وتی هەرچیەک بفەرمونون بە چاوان تەنانەت بەر لەوەی برزانم داواکەتان چییە من ئامادەم جێبەجێی بکەم وتم جەنابی ئەفسەر گەلێ خۆشحاڵم خۆشم هەر چاوەڕی ئەوە بووم یەکێک لە خزمەتکارەکانم بان کرد و وتم قاو و شەرابەکان بهێنن بۆ هۆڵەکە لە هۆڵەکە بە دیواری سەرەوە تابلۆیەکی گەورەی مامۆستا هەڵواسرا بوو تابلۆکە سەرنجی ڕاکێشا و پرسی ئەمە ئیشی کێیە؟ وتم ئیشی مامۆساماکانە پرسی ئەی ناسن؟ وتم نەخێر هەر ناسینێکی سەرپێییانە لەسەر کورسیەکە دانیشت قاچی خستە سەر قاچ پاکەتی جگەرەکەی پێشکەش کرد پاکەتی جگەرەکەم پێشکەش کرد جگەرەیەکی هەڵگرت خۆشم جگەرەیەکم هەڵگرت و هەڵساش قارتەکەی داگیرساند و هێنایە بەردەم بووتی ئینسانێکی گێرە شێوێنە پرسییم کێ وتی ئەو نیگار کێشە پرسییم چۆن؟ خزمەتکارەکە جزوەی قاوە و فنجانەکان و بوتڵێک شەراب و پەرداخەکانی لەسەر مێزێکی بچووک کە تەختەکەی زەرد بوو دانا و ڕۆیشت هێشتا ئەو بە تەواوی نەچوو بووە دەرێک کە من وتم حەزەکەم کەمێ بە تەنیا قسەتان لەگەڵا بکەم وتی چاکە پێم خۆشە چ فەرمایی شتێکتان هەیە وتم پێویست ناکات دەربارەی داواکەم قسەتان لەگەڵا بکەم چونکە خۆتان بەڵێنی جێبەجێکردنتان دامێ کاتێ تەشریفتان ڕۆژ بیرتان ئەخەمەوە وتی ئەیە گەر نەڕۆیشتم وتم نا بێ بڕۆن بە پێکەنینەوە پرسی ئەی ئەگەر نەڕۆیشتم چی منیش بە پێکەنینەوە وەڵام دایەوە کیفی خۆتانە بەڵام بەڵام مەملەکەتەکەمان پڕە لە پیاوانی ئاسایش ئەو سامنیش پاسەوانەکان بانگەکەم قاقا پێکەنی هەر خۆش بیت ڕاستە فەرمونون پرسییم جەنابی ئەفسەر، لە کارەکانی خۆتان قایلن؟ وتی، ئەتانەوێ قایل نەبم؟ پرسیم، ئەی لە پاریس ئاسوودەتر نەبوون؟ وتی، بێگومان ئەوێ باشتر بوو، بەڵام من خۆشم حەزم لە پلەوپایەیە. پرسیم، لەوە زیاتر چیتانەوێ؟ سەرۆکی دایرەی ئاسایش، واتە ئەو کەسەی دوای شا هەموو کاروبارێکی بەدەسە. وتی، بارودۆخی وڵات هەروا نامێنێتەوە. ئەمەوێ خۆم ببم بە هەمەکارە ئەی چۆنە بێ وتی دنیا ڕوو جەنگەچێت گەرەزان ئاڵمان چۆن خەریکن خۆیان چەکدارەکەن وتم ئەی بە ئێمە چی وتی هەر ئەوەندە تەقە و ڕقە پەیدا بوو یاروی لای خۆمان دوو پێ هەیە دوانی تریش قەرزەکە و تێ تەقێنێەوە ڕا وتم ئەی کەواتە بۆچی ئەوەنە خزمەتەکەن پرسی ئێوە لە کوێ ئەزان کە من خزمەتێکم وتم، دەبینم خەڵکی ئازارێن، کێ نازانێت کە ئێوە لە خۆڕایی خەڵکیەگرن؟ وتی، بۆ نمونە کێم گرتووە؟ وتم، لەم چەند ڕۆژەی دواییدا ئەوەندەی من ئاگادارم بەلایەنی کەمەوە پێنج کەستان گرتووە وتی جابا لە وڵاتێکی دە ملیۆنیە دە پ کەس بگیرە چییە؟ اینجا سیمای گۆڕاوتی باشەیەوە چۆنە مازانن وتم دایکی یەکێک لەو گیراوانە دووسێ ڕۆژ لەمەوبەر هاتە لام و لێم پاڕایەوە تا کوڕەکەی ڕزگار بکەم پرسی ناوی چییە؟ وتم محسین کەمال. ناو چاوانی گرژ کرد دەستی بۆ ئەم لاولای لێوی برد و دووجار تا ژێر جەناگەی پەنجەکانی بەم لاولای ڕوومەتەکانی داهێنا بە نەرمیەوتی خانم لێرەش خۆتان بەم کارانەوە خەریک نەکرد بێ کە لە پاریس خۆتان پێوە خەریک کرد بوو بۆچی من لە پاریس خۆم بە چیەوە خەریک کرد بوو وتی چوزانم بڵاوکردنەوەی ڕۆژنامە و یاریە مناڵە وتکەکان وتم کەواتە لەم ڕۆژانەیە منیشە گرن وتی نا ناتان گرم ئەتان خەمە سنووقێکەوە دەرگای سنووقەکە مۆرەکەم و بە فڕۆکە بۆ فەرەنساتان نێرم وتم باشتر نییە بملێرن بۆ لای باوکم وتی نە لەوێ لە دەسم دەرەچن وتم دیارە داتان ناوە ڕۆژێک لە ڕۆژان بگەڕێنەوە بۆ فەڕەنسا وتی لە گاڵتە دەرچێت ڕاستیتانێ مانەوەی من لە ئێرا ناکاتیە ژیان لە ئێراندا و لەناو ئەم دڕندانەیە لەگەڵ سروشتی ناسکی منە ناگونجێت ئەمە ژیانە لەم شارە بۆگەنەیە من هەر لە بنەڕە تا بۆ ڕابواردن و خۆشگوزەرانی خولقاوم ئەو ئاهنگانە ئەو شەونشینیانە ئەو ئافرەتە شۆخ و شنگانە پیا واز لەو ناز و نیعممەتانە بێنێ و بێگوێ لە قسەی سووک بگرێ ئەمە ژیانی پێڵێن پرسییم بۆچی شا هیچ قسەیەکی سووکی بە ئێوە وتووە؟ وتی کە قسەی سوچی بە سەرۆک وە زیران وتبێ دیارە نۆرەی منیشێت وتم ئێوە ئاواڵێن ئێ بێ خەڵکی ژێردەسی ئێوە چی بڵێت بە تووڕێوتی ئێ خانم خەڵک خەڵک خەڵکی چی ئاخر ئەمانەیان وا هەڵکەوتووە لەوە زیاتر تێناگەن ئەمانە وەکو ئەو بۆ قەوان کە بتەوێ لە ئاوێکی قەوزاویە دەریان بهێنی و لە ناو پەڕی قوودا بیان خەوێنیت بۆقەکە هەر قەوزەکەی پێخۆشە بەڕاستی کە من تااقەتم چووە لێرە ڕۆژێک چییە ئاسوودە نیم ئەشێ ڕۆژێک خۆشم توش بکەن واش نەزان دوورخستنەوەی باوکتان بۆ کەربەلا کارێکی ئاوا ئاسان بوو من نامەوێ منەتان بەسەرا بکەم لە دائرە پێڕێک سیخوڕی بێشەرەف هەن بەردەوام ڕاپۆرتی درۆ بۆ دەربارە نووسن ئەوەی سەیرە ئەوەیە بۆچی تا ئێسا کە سەرنجی ئەم خاڵە لاوازە گەورەی ناوە پ ساڵە پایە و بناغی کاری ئەم وڵاتە لەسەر ڕاپۆرتی درۆ بەندە ئەبینن کە هەر لە جێی خۆشیان ئەماون لەگەڵ ئەوەشا لەسەر کاری خۆیان بەردەوامن چۆن ئیش و کار وا بەڕێواچێت وتم ئەوەتانێ خۆشتان هەر بۆ ڕاپۆرتە درۆیانە کارەکەن وتی قسەکەتان تا ڕادێ ڕاستە وتم تا ڕادەیەکی چی هەر ئەو محسین کەمالەتان بە پێ راپۆرتی درۆ گرتووە وتی ناگیانی من مەسەلەکە ئێزگار بۆ جۆرەش نییە کوڕەکە خەریکی بڵاوکردنەوەی بەیان نامە بووە وتم ئینجا تۆزێک ڕاما جگەرەیەکی پێکرد و وتی تەلەفۆنەکەتان لە کوێیە وتم لە داڵانی سەرەوەیە پرسی سعات چەنە لە دە و نیو تێپەڕی کردووە ئەگینا هەر ئێستا فەرمانم دەدا محسین کەمال بەربدەن سبینە بەرێم بەڵام دڵنیابن ئەمە خراپ بەسەر خۆماشکێتەوە وتم منیش دڵنیام کە کارێکی باشەکەن و هیوادارم خوا پاداشتان باتەوە وتی ئەم قسانە لە دایکتان وەفێر بوون یەکێک نەزانێ ئەڵە کچەکە هەموو عمری لەسەر بەرماڵ بەسەر بردو من ئێستا کە دوو مانگە لە ئاسایش کارەکەم و لە ساڵێکی زیاتر لەوێ نامێنمەوە دەبێت لە ماوەی ئەم ساڵەشە هەموو کارەکانی خۆم ئەنجام مابێت پرسییم کام کار وتی کاری دابینکردنی ژیانی خۆم بە جۆرێک کە کەس ئیتر نەتوانێت زیانم پێ بگەێنێت پرسییم جاسوودی ئەوە چییە؟ وتی پاشەڕۆشتان لەبەر چاو بێت وەکو پێم وتن ڕژێم ڕۆو پاشاگەردانی و نەمانەچێت، کۆنتڕۆڵ کردنی خەڵکی لە کاتی شەڕا شتێکی ئاسان نیە، کەم تا زۆر ئازادی بە خەڵکی ئەدرێ و منیش گەر بتوانم گورزی خۆم لە ڕژێم بوەشێنم و ڕابکەم سەرمایەکی گەورە بۆ پاشەڕۆژی خۆم پێکەوە ئەنێم وتم لەم بارەیا بێگومان ڕای ئینگلیزیشتان بەلای خۆتانا ڕاکێشاوە وتی ئێستا من کارم بەوان نیە بەڵام لە کاتی خۆیا ئەشێ ئەوان خۆیان بە دواما بگەڕێن کێ لە من باشترە دۆزنەوە ئەوسا من ئاڵا هەڵگری ئازادیە بم پێکەنیم وتم دیارە بەوردی حسابی هەموو شتێکی خۆتانتان کردووە وتی هەمویان وا بیرەکەنەوە هەر کەس و بیر لە خۆیە کاتەوە لەگەڵتە دەرچێ ئەمەوێ ئەمەیانت بە جددی پێ بڵێم ئومێدەوارم تاو کاتە بڕیاری تەواوی خۆت دابێت تا لە ئەوروپا بین ژیانێکی شاهانت بۆ دابینەکەم کاتێکیش بارودۆخ شێواو بۆ ئێران گەڕامەوە ئەو دەمە گەر سەرکەوتنم وە چنگ هێنا ئێوە بنە هەمەکارە تەواوی توانا و سەر و سامانم کە بەردەوام لە زیادبووندا بێت دەخەمە بەردەستی ئێوەوە ئەو ساڕی تەواوی کۆڕ و کۆبوونەوە گەورەکانی ئەوروپا لە بەردەم تاناواڵا بێت پادشا و سەرکۆمارەکان پێشوازیتان لەکەن دەستان ماچەکەن گەر سەرکەوتنیش وە چنگ نەهێنم ئەوە تا ئەو ڕۆژە لە ئێران دەرچم سەرمایەکی ئەوتۆ کەڵەکە کەم کە بە درێژایی تەمەنتان لە ئەوروپا نوقمی خۆشگوزەرانی بن و هەست بە هیچ جۆرە کەموکوڕییە نەکەن. ئەمە زیادەڕۆیی نییە کە پێتانیڵێم. ئەمەتان پێڵێم تا بزانن کە لەگەڵ منا ژیانێکی خۆش بەسەر ئەبەن. باشە کاتیش درەنگە، خواحافیزی لە خانمی دایکتان بکەن، ئومێدەوارم زوو بتانبینم. حەزەکەم بە زووترین کاتیش وەڵامم لێ بگێڕنەوە. ویستی دەستم بگوشێ و خواحافیزی بکات، دەستیم گرت و وتم، تکایە سبەینێ محسین کەمال بەربەن دایکی گەلێ خۆشحاڵە بێت وتی دایکی لێرە نییە بۆ ڕاز ناڕۆن ئێوە پێی خۆشحاڵە بن ئەوەش بۆ من بەسە کچە باشەکە تەنها داوایەکتان لە یەکەم ئەگەر دەربارەی ئەم مناڵە وردکانە شتێکەزان پێم بڵێن من ئازاریان پێناگەێنم بەڵام بەڕەکەی ژێرپیان کۆکەمەوە ئەمە هەم بۆ ئێوە باشە و هەم بۆ منیش زوو بێیا درەنگ من کلکی هەمویانەکەم ئەم بەڕێ لە ژێر پیانە دەرەهێنم ئەمە یەکێکە لە کلیلەکانی سەرکەوتنی من وەختێشا دڵنیاکەم کە لە ماوەی پێ شەش مانگا توانیومە ئەو مناڵە وردکانە لە ناو بەرم ئەو متمانەی بە من زیاترە بێ و ئەو سامنیش ئاسانتر دەتوانم گورزی خۆمی لێبۆشێنم ئەوەشتان پێ بڵێم گەر سەرەتا بمزانیە داوای ئازادکردنی چێک لەواناکەن هەروە بە ئاسانی قایل نابوو بێگومان مەبەستیشم ئەوە نییە ئەوە بکەم بە منەت بەسەرتانا نا ئەوە ڕەوشتی من نییە بەڵام لە ناخی دڵەوە پێتان نڵێم کە هیوادارم ئیتر لەمە دو ئەم جۆرە داوایانم لێ نەکەن مەگەر تەنها لە بارێکە کە هەموو نهێنیەکانم پێ بڵێن و منیش بەڕەکەی ژێرپیان دەربێنم بە هەر حاڵ داوایەکم لێ مەکەن کە ناچار بم ڕەتی بکەمەوە هی کەسێکیش کە ئاواتمە هەموو داخوازیەکانی بەدی بێنم چونکە دڵنیام کە ئێوە ناتانەوێ ئازارم پێ بگا و ئەنجامی ئەم جۆرە داوایانش زۆر خراپ لەسەر منەکەوێتەوە سوپاس بۆ هەموو خزمەتە خواحافیزی لە خانم بکەن گەر نامەتان بۆ ئاغای باوکتان نار سڵاوی منی پێ بگەین و بڵێن هەر کارێکی هەبێ من بۆی ئەنجامەیە. خۆشەویستان بەشی سیەمینی ڕۆمانەکەتان پێشکەشکرا تا ئێوارەیەکی تر و بەیەگەیشتنەوەیەکی تر هەر شاد خواتان لەگەڵ